ئارێڵ بە باشی بۆی دانیشت دوو قاچە ڕووتەکەی لە کراسە سپیەکەەوە هاتبوونە دەرەوە هەردووکیانی قستە سەر جێگای خەوەکەی سیسیلیا قاچەکانی هەروەک قاچی منداڵی کورپە ساف و لووز بوون سیسیلیا تەنانەت یەک کونی پچکۆلی لەسەر پێستەکەی بەدی نەدەکرد بەر لەوەی ئارێڵ بناسێ قەت لەوە پێش خەیاڵی بۆ ئەوە نەچوو بوو کە مووی لەش پەیوەندی بە ئاژەڵ و ڕوەکەوە هەبێ لە ویادا هێندەشی بۆ ڕوون بۆوە کە چەندێک فێر و سەمەرە دەبوو ئەگەر قاچی فریشتا مووی پێوە بووە چەندەها شت لەسەر درەختی پیر دەڕوێ لەسەر مرۆڤ و ئاژەڵیش هەروەها تەنانەت لەسەر بەردیش قەوزە دەڕوێ بەڵام هیچ شتێک لەسەر پێستی فریشتە ناڕوێ سەرنجی چۆ سەرنینۆکەکانی قاچی بە ئاشکرا دیار بوون کە قەت پێویستیان بە بڕین نەبووە نینۆکەکانیشی لە یەکێک لە بەردە بەدەگمەنەکانی دەچوو دڵنیا نەبوو بەڵام هەر لەو دانەیەیان دەچوو کە پێیان دەگوت کریستاڵی شاخ قەت فریشتە هیلاک دەبێ بۆچی بیر لەوە دەکەیتەوە چونکە قاچت خستە جەر جێگای خەوەکەم چونکە قاچت خستە سەر جێگای خەوەکەم خەندەیەکی مەکراوی گرتی وتی لەو کاتانەدا مرۆڤ بمبینیوە کە لەلای یەکتریدا دەنیشن و دەیانەوێ پێکەوە دوو بە دوو کاتێک بەرنەسەر کەواتە دیسانەوە لاسایی دەکەیتەوە بۆچی تۆ ناتانی خۆت خۆت بی دەیکم زۆر جار دەڵێ تکایە شەرم مەکە دەکەواتە با منیش داوایەکت لێ بکەم لەسەر جێگاکەت بەرز بیتەوە چونکە پاش ماوەیەک خۆش نییە قسە لەگەڵ کەسێکدا بکەی کە بەردەوام پاڵکەوت بێت و تەپاوتل بکە ئاخر من هەر زۆر نەخۆشم هەستە خۆت ڕاست بکەرەوە سیسیلیا هەوڵیدا بە قسەی فریشتەکە بکات و پاش نەختێک پێی هەردووکیان بەرامبەر یەکتری بوو سیسیلیا لەسەر جێگەکەیەوە و ئارێژش لەسەر کورسیەکەوە دوای ئەوە سیسیلیا هەستی دەکرد باشترێک بێ دەمێک بوو ئاوها بە قنجی دانەنیشت بوو بیری لەوە دەکردەوە چ نهێنیەکی تایبەت بە ژیانی سەر زەوی بۆ فریشتەکە باس بکە ئارێڵ دەستی بە قسە کردووتی زۆربەی خەڵکی وا دەزانن فریشتە تارماییەکە و بەبێ ئەوەی لە شتێکی ڕاستەقینەی هەبێ لە نێوان ئاسمان و زەویدا دێت و دەچێ من خۆم ڕێک بەو شێوەیە مەزەنەی فریشتەم کردبوو بەڵام ڕێک بە پێچەوانەوەی ئێوە بەلای ئێمەوە شتێکی سوک و فشەڵن کاتێک کە تۆ شەقێک لە بەردێک دەدەی قاچت دێکێشە بە بەردەکەدا بەڵام ئەگەر من هەمان شت بکەم شەق لە ناو هەموو بەردەکە دەدەم بەلای منەوە بەردەکە لە تۆپەڵێک تەم ڕقترێک نییە ئێستا لەوە تێ دەکەم کە بەچ شێوەیەک بە دەرگا و دیواردا دەڕۆن و هیچیشتان لێ نایە بەڵام لەوە تێناگەم کە ئێوە بە دیوارەکاندا دەڕۆن چۆن ناڕوخێن تۆش کە بە ناوتەمێکدا دەڕۆی تەمەکە هیچی لێ نایە کاتێکیش کە بیر دەکەیتەوە بیرکردنەوەکانت ناتوانن هیچ زیانێک بە چواردەورەکەت بگەێنن لەوانەیە وابێ بەڵام ئەگەر بتانی بەناو دیوارێکدا بڕۆی کەواتە دەبێ لەشێکی ڕاستەقینەت نەبێ دەستێک لە قاچم و بدە سیسیلیا سیسیلیا دوو پەنجەی لە پەنجە گەوری قاچی فریشتەکۆ ئاڵاند و چڕنوقێکی لێکرد بەڵام هەردەدوت دەست لە پۆڵا دەدا ئارێڵ وتی لەشی ئێمە لە لەشی هەموو مەخلوقەکانی تر جڕترە فریشتەکان قەت هیچیان لێ نایەت و نافەوتێن بۆکەشی دەگەڕێتەوە بۆ ئەوەی کە ئێمە لە شێکمانە لە خوێن و گۆشت پێک هاتبێ و ڕۆح لێ جودا بێتەوە ئەوە شتێکە کە دەبێت دڵت پێی خۆش بێ بەڵام لە سروشدا بەو شێوەیە نییە لێرەدا هەموو شتێک بە ئاسانی ورد و خاش دەبێ تەنانەت جیاش نەختە نەختە بەهۆی هێزی سروشتەوە دادەخورێت و لە دوجاردا دەبێ بە زەوی و لەم سپاس دەکەم کە ئەو زانیاریانم پێتەڵی بەڵام لە ڕاستیدا خۆشم ئەوانە باش دەزانم سیسیلا ئێوە وەک تارماییەکوان بەلای ئێمەوە نەک بە پێچەوانەوە ئێوە دێن و دەڕۆن ئێوە بۆ هەتا هەتایە نامێنەوە لە ناکاوێکدا دەردەکەون و هەموو کەڕەتێکە منداڵێک دەخرێت دەستکی دایکیەوە وەک شتێکی سەرسوڕهێنەر دەبینرێ بەڵام هەر بە هەمان شێوە لە پڕێکدا دیار نامێنن هەر دەڵی خوددا لەگەڵ ئێوەدا فوو بە بڵقی سابوونێکدا دەکا سیسیلیا کەمێ چاوی و قاندووتی ببوورە ئاوها ڕاستەوخۆ دەیڵم بەڵام قسەکەت کەمێ بۆستۆی شتێکی سوتاوی لێ دێ ئارێڵ سەرێکی بۆ لەقاند شتێکی بێماناتان نەگوت هەموو ئەو شتانی لە سروشدا بوونیان هەیە هەر لە شتێک دەچێ کە هێواش هێواش بسووتێ لەوە دەچێ هەموو ئەو شتانی بوونیان هەیە لە تێکەڵەیەکدا بن و هێدی هێدی بسووتێن من پێم وانە شتێکی خۆش بێ کە لە تێکەڵەیەکدا بیت و لەسەر خۆ بسووتی حەزم لەو بیرۆکەیەش نییە کە بە تارمایی ناوزەدم بکە ئارێڵ دەستێکی بەدەمیەوە گرت وەک ئەوەی لە پڕێکدا هەستی کردبێ کە زۆری گوتووە لەبەر ئەوە بە پەلەوتی بەڵام ئێوە بەلای یەکتریەوە وەک تارمایی نین ئەوە نییە باوکت هەموو جارێ کە بە باوەش دەت باتە قاتی خوارەوە تونند هەڵت دەگرێت و ماسوولکەکانی گرژ دەکا وایە وایە قسەی بێمانە بۆوا دەڵێی تۆ بەردەوام ئاوها زۆرزانانە وەڵامی هەموو پرسیارێکم دەدەیتەوە بەڵام تا ئێستا بەڵگەیەکت نەخستوەتە بەردەستم کە ڕاستی قسەکانت بۆم بسەلمێنێ کەواتە دەستمان پێکردەوە و چوینەوە هەمان شوێنی پێشوو چوینەوە کوێ تۆ هێشتاوا دەزانی من درۆت لەگەڵدا دەکەم سیسیلیاوە خۆی نیشاندا کە گوێی لە قسەکانی نەبێ دەتوانی هەر بۆ نمونە بە دیوارەکەدا بڕۆیتە ژووری دایکم و باوکم و بزانی خەوتونیان نا پێویست ناکە هێندە زۆر ئەو جۆرە یاریانەی جەژن بکەین هەر تەنها یەک کەڕەتیش ناتانی ئارە لەسەر کورسیەکە هەستا و بە هێواشی بەسەر زەویەکەدا ڕۆشت کە گەیشتە لای دیوارەکە لەسەر ڕۆشنەکەی هەر بەردەوام بوو سیسیلیا بە چاوی خۆی بینی کە بە ناو دیوارەکەدا خزایە ئەو دیوەوە دواتریش تەنها یەک قاچی لەم دیوەوە مابوو ئەویشی بە ناو دیوارەکەدا بردە ئەو دیوەوە ون بوو پاش چەند چرکەیەکیش پێچەوانەکەی بینی ئارێڵ بە هێواشی لە دیوارەکە هاتە دەرەوە و لە ناوەڕاستی ژوورەکەدا وەستا ئینجاوتی هەردووکیان خەوتون باوکت دەستێکی خستۆتە سەر شانی دایکت کاتژمێرەکەشیان خستۆتە سەر حەوت سیسیلا بەڵانگێکی بەرزوتی ئافرم ئەجا چەپڵەیەکی بۆ لێدا و لەسەر قسەکەی بەردەوام بوو واتە هیچ پێویست ناکا لە ژوورەکەی دایک و باوکم پاڵ بکەوم نەخێر ئەگەر شتێک ڕووبدا لە پێش هەموو سەعاتێکەوە من خەبەریان دەکەمەوە بەڕاست بە بێزاری و خەندەیە گرتی بێگومان هەر لەبەر ئەوە بوو کە سیسیلیا باوەڕی بەو قسێش نەدەکرد ئارێل وتی هەموو کە ڕەتێبینینی ئەو حاڵەتەم بەلاوە خۆشە ئەوان وا دەزانن هەر لە خۆیان و خەبەریان دەبێتەوە ئەو کاتانەش دەڵێن بەڕاستی نییە کە لە خۆمەوە ئائێستا خەبەرم بووەوە خۆم هەرزانیم شتێک بووە بەڵێ بینینی ئەوە شتێکی خۆشە خۆشی شەکە گەورەکان بە خەوتووی ببینی زۆرجار هەر لە منداڵ دەچن ڕەنگە لە خەویاندا لە بەفرەکەی دەرەوەدا یاری بکەن سیسیلیا سەوقی کرایەوە شتێکی باشت بە خەیاڵداهێنام دەتوانی بە هێواشی بڕۆیتە خوارەوە و تۆپەڵێک بەفرم بۆ بینی خۆ تۆ پێویستت بە دەرگاکردنەوە ئەو شتانە نییە ئارێڵ دەمێک بوو لەسەر کورسیەکەی هەستا بۆ سەر پێوتی هەر ئەوەندەم لەسرە دەستم بە ناو پەنجەرەکەدا درێژ بکەمە دەرەوە ئێخۆ بەفرێکی زۆر لەسەر قەراغی پەنجەرەکە کەڵەکە بووە هەرواشی کرد خۆی هەڵدایە سەر مێزی نووسینەکە سیسیلیا هێندەی بینی کە دەستی بەناو پەنجەرە داخراوەکەدا بردە دیوی ئەو دیوەوە چرکەی دوای ئەوە لە ناو ژوورەکەدا بە پێوە وەستا بوو تۆپەڵێک بەفری بچکۆلەی بەدەستەوە بوو پەنجەرەکەش هەر وەک پێشوو هیچ کاویەکی پێوە دیار نەبوو سیسیلیا هەردوو چاوی داپچڕی هەر زۆر نایابە دڵت ئاوی خواردەوە بە تەواوەتی نا حەز دەکەم دەست لە بەفرەکەەوە بدەم ئارێر لەو کاتەدا کە تۆپەڵە بەفرەکەی هەڵدایە سەر جێگاکەی سیسیلیاوتی فەرموو. ئەویش تۆپەڵە بەفرەکەی خستە ناو دەستیەوە وتی چەندە ساردە ئەمە یەکەمین جارە دەست لە بەفری ئەمساڵ بدەم